ثم الذین کفروا بربهم یعدلون سوپاس و ستایش بۆ ئەو خودایەی کە ئاسمانەکان و زەوی دروست کردووە تاریکی و ڕووناچی فەراهەم هێناوە کەچی لەگەڵ ئەو هەموو بەڵگە بەهێز و سەرسام ئاوەرانەدا پاشان ئەوانەی بێ باوەڕبوون بە پەروەردگاریان یەکێک لە دروستکراوەکانی خوددا دەکەنە هاوتای خوددا بە شێوەیەک ئێوەمان ئاوا پایەدار نەکردووە و بارانی زۆرمان بەردەوام بۆ دەباراندن کە دەبووە هۆی پێگەیشتنی جۆرەها ڕووەک و بەروبووم. چەندەها جۆگە و ڕووباریشمان لەناو کێڵگە و باخ و شارەکانیاندا بۆ ڕەخساندبوون، خڕمی دەکرد بەنێو درەخت و کۆشک و تەلاریاندا. بەڵام بەهۆی لادان و گوناه و تاوانیانەوە لەناومان بردن و نەوەی ترمان لەدوای ئەوان هێنایە کایەوە. سەرەنجام ئەوەی ئەوان بڕوایان پێی نەبوو گاڵتەیان پێ دەکرد یەخەی پێگرتن و نغرۆی کردن، خودا تۆڵەی لێ سەندن. قل سیروا فی الارض ثم انظروا کیف کان عاقبە المکذبین. پێیان بڵێ، بڕۆن بگەڕێن بەسەر زەویدا و پاشان تەماشا بکەن و سەرنج بدەن، بزانن سەرەنجامی ئەوانەی بەرنامەی خودایان بە درۆزانی چۆن بووە و لێیان بپرسە و بڵێ، ئەوەی لە ئاسمانەکان و زەویدا هەیە هی کێیە؟ هەر خۆت وەڵام بدەوە و بڵێ، هەر هی خودایە کە ڕەحم و میهرەبانی لەسەر خۆی فەرز کردووە، سوێن بێت بە خودا بەرەو ڕۆژی قیامەت کە هیچ شک و گومانی تێدا نییە کۆتان دەکاتەوە، هەرچەندە ئەوانەی کە خۆیان دۆڕاند و بیریان لە قیامەت نەکردەوە ئەوە هەر باوەڕ ناهێنن. کە بەدیهێنەری ئاسمانەکان و زەویە و هەر ئەویش ڕۆزی بەخشە و بێ نیازە لە جگە لە خودا کەسێک کە هەرگیز نەکەیت لە موشریک و هاوەڵگەران بیت. قل إني أخاف إن عصيت ربي عذاب يوم عظيم. هەروەها ئەی محمد بڵێ، بەڕاستی من زۆر لە سزای ڕۆژێکی گەورە دەترسم کە سزای ڕۆژی قیامەتە، ئەگەر یاخیبم لە فەرمانی پەروەردگارم. من یصرف عنه یومئذ فقد رحمه وذلک الفوز المبین. ئەوەی لەو سزایە دەرباز بکرێت لەو ڕۆژەدا، ئەوە بەڕاستی ئیتر دیارە کە خودا ڕەحمی پێکردووە و شایستەی میهرەبانی ئەو بووە. ئەو دەربازبوونە سەرفرازییەکی ئاشکرایە. چ شتێک گەورەتر و ڕاستترە لە شایەتیدا، هەر خۆت بڵێ، اللە ڕاستترین شایەتە کە شایەتی نێوان من و ئێوەیە. من ئەم قورئانەشم بە وەحی و نیگا بۆ هاتووە تا ئێوە و هەموو ئەوانەی پێیان گەیشتووە ئاگادار و بێدار بکەم، لەگەڵ ئەم هەموو ڕوونکردنەوانەدا ئایا ئێوە ئیتر شایەتی دەدەن کە بەڕاستی لەگەڵ خودادا چەند خودایەکی تر هەبێت؟ بڵێ، من بەش بە حاڵی خۆم شایەتی ناحەق و ناڕەوای وا نادەم و هەندێکیان لەو بێباوەڕانە گوێت بۆ دەگرن لە کاتی خوێندنی قورئاندا، بەڵام چونکە مەبەستیان نییە شوێن حەقیقەت بکەون، ئێمە پەردەمان هێنا بەسەر دڵیاندا لە تێگەیشتنیان بۆ قورئانەکە و گوێمان سەنگین و گران کردوون وەک ئەوە وایە کە نەبیستن. ئەگەر هەرچی نیشانە و بەڵگەیەکیش هەیە بیبینن ئەوان بڕوای پێناکەن، هەتا کاتێکیش کە دێن بۆ لات دەیکەنە مجادەلە و دەمەدەمێ. جا ئەگەر ئەوانە ببینی لە قیامەتدا لەسەر لێواری دۆزەخ ڕاوەستێنراون بەدەم حەسرەت و ئاه و ناڵەوە جا دەڵێن خۆزگە جارێکی تر بیان جێڕاینایەتەوە بۆ دنیا و لەم سەرنجامە شومە ڕزگارمان دەبوو ئەوسا هەرگیز نیشانە و بەڵگە و ئاەتەکانی خودامان بە درۆ نەدەزانی و باوەڕی بەتینمان پێی دەبوو بەل بەدا لەهم ماکان و یخفونە من قبل ولو ردوا لعادوا لما نهوا عنه وانهم لکاذبون نەخێر ڕاست ناکەن و بڕوا ناهێنن بێگومان ئەوە ئاواتێکی ئەستەمە هەموو ئەو کار و کردەوە و پیلانانەی کە پێشتر دەیان شاردەوە ئێستا وا ئاشکرا بووە بۆیان خۆ ئەگەر بگەڕێندرێنەوە بۆ دنیا ئەوە هەر دەست دەکەنەوە بەو کار و کردەوانەی کە جاران دەیان کرد قالوا یا حسرتنا علی ما فرطنا فیها وهم یحملون اوزارهم علی ظهورهم الا ساء ما یزرون بەڕاستی ئەوانەی کە بڕوایان بە ئامادەبوونی بەردەم دادگای خودایی نەبوو زەرەریان کرد و خۆیان دۆڕاند کاتێکیش قیامەت کتوپڕ یەخەیان پێدەگرێت دەڵێن ئاخ و داخ و پەشیمانی بۆ ئەو ڕۆژگارەی بە کەمتەرخەمی و بە بەڕەڵڵایی و سەرکەشی و تاوان بردمانە سەر، لە کاتێکدا ئەوانە هەموو گوناه و تاوانیان داوە بە کۆڵیاندا، ئاگادار بن کە چەندە خراپە کۆڵ و باری وا کە هەڵیدەگرن. خۆ ئەگەر پشت هەڵکردن و سەرپێچی خودا نەناسان زۆر لا سەختە، جا ئەگەر دەتوانیت تونێڵێک لە زەویدا هەڵبکەنیت یان پەیژەیەک بە ئاسماندا هەڵپەسێریت تا موعجیزەیەکیان بۆ پێش بهێنیت بێسوودە، ئەوانە هەر باوەڕت پێ ناکەن. ئەگەر خوداش بیویستایە لەسەر هیدایەت و ڕێبازی دروست ئەوە کۆی دەکردنەوە بە مەرجێک خۆیان مەبەستیان بێت. کەواتە لەو کەسانە مەبە کە شارەزا نین. دڵنیابن هیچ شتێک نییە پشتگوێمان خستبێت لە کتێبە تایبەتیەکەی لەوح المحفوظدا لەوەودوا هەر هەموو ئەوانە کۆدەکرێنەوە بۆ لای پەروەردگاریان بۆ ئەوەی دادگایی بکرێن و هەموو کەس مافی خۆی وەربگرێت یا تۆڵەی ڕەوای لێ بسەنرێت والذين كذبوا بآياتنا صم وبكم في الظلمات نەخێر لەو کاتە سامناکانەدا هەر هانا و هاوار بۆ ئەو زاتە دەبەن، ئەویش خودایەکی میهرەبانە، بەڵاو ناخۆشیەکانتان لەسەر لادەبات ئەگەر بیەوێت، جا لەو کاتەدا هەر شتێک کە بە هاوەڵ و شەریکی ئەو زاتەی دادەنێن فەرامۆشی دەکەن. ولقد ارسلنا الى امم من قبلك فاخذناهم فأخذناهم بالبأساء والضراء لعلهم يتضرعون سوێن بێت بێگومان ئێمە پێش تۆ پێغەمبەرانی زۆرمان ڕەوانە کردووە بۆ سەر قەوم و گەلانی تر جا کاتێک سەرکەش و یاخی بوون تووشی تاڵاوی جەنگ و بەڵا و تنگانەمان کردن بۆ ئەوەی لێمان بپاڕێنەوە و بڵاڵێنەوە ئینجا کاتێک ئەو بەرنامە و ڕێبازەی کە یادیان خرابەوە فەرامۆشیان کرد ئێمەش دەواازەکانی هەموو شتێکمان بۆ واڵا کردنەوە و ناز و نیعممەتمان بەسەردا ڕژاندن هەتا کاتێک دڵخۆش و شادمان بوون بەوەی کە پێیاندرا ئیتر لە ناکاو گرتمانن و هەمویانمان سەرگەردان و ڕیسوا کرد اینجا ئەوان بێ ئومێد بوون و بە غەم و پەژارەیەکی زۆرەوە تیاچوون. بەڵکو تەنها شوێنی ئەوە دەکەوم کە بە وەحی و نیگا پێم دەگات هەروەها پێیان بڵێ ئایا کوێر و چاو ساغ وەک یەکن لە ڕاستیدا بێ باوەڕ وەک کوێر وایە کە لە تاریکیدا گیری خواردبێت و لە هەموو تاوێکی ژیانیدا و لە هەموو هەنگاوێکیدا بەتەمای کۆسپ و تەگەرەیە لەولاشەوە ئیماندار بینایە چاو ساغا هەموو شتێکی لا ڕوونە دەزانێت بۆچی هاتووە بۆچی دەژی بەرەو کوێ دەچێت کەواتە بە قورئان ئەوانە ئاگادار و هۆشیار بکە کە دەترسن کۆبکرێنەوە بۆ لای پەروەردگاریان ئەو کاتە کەس نییە جگە لەو پەروەردگارە پشتیوانیان لێ بکات کەسیش نییە تکاکاریان بێت ئەو ئاگادارکردنەوەیە بۆ ئەوەیە ئەوان تەقوا و پارێزکاری بکەن و لە هەوڵی بەدەستهێنانی ڕەزامەندی خودادا بن ئەی محەمەد، ئەی ئیماندار، نەکەیت ئەوانە دەربکەیت لە مزگەوت و کۆڕی خودا ناسین کە لە بەیانیان و ئێواراندا لە پەروەردگاریان دەپاڕێنەوە و دەیپەرستن، مەبەستیشیان تەنها ڕەزامەندی ئەوە، حیساب و لێپرسینەوەی هیچ شتێکی ئەوان لەسەر تۆ نییە و حیساب و لێپرسینەوەی هیچ شتێکی تۆش لەسەر ئەوان نییە، دەرکردنی تۆ بۆ ئەو موسڵمانانە دەبێتە هۆی ئەوەی تۆ بچیتە ڕیزی ستەمکارانەوە. ئێمە هەر بەو شێوەیە هەندێکیان بە هەندێکیان تاقی دەکەینەوە کێشە بۆ یەکتر دروست دەکەن دەبنە بەڵا بۆ یەکتر یاخود هەندێک هەژار دەکەین و هەندێک دەوڵەمەند تا بێ بڕواان بڵێن ئایا ئا ئەوانە خدا ڕێزی لێ ناون لە ناوماندا ئەو هەژار و داماوانە کەی شایستەی ئەوەن خدا هەڵیان بژێرت و هیدایەتیان بدات ثم تاب من بعده وأصلح فأنه غفور رحيم کاتێک ئەو کەسانە هاتن بۆلات کە ئیمان بە ئاەت و فەرمانەکانی ئێمە دەهێنن تۆ ئەی محەممەد ئەی ئیماندار بڵێ سلااوان لێبێت ئەم مژدەیەشمان بدەرێ کە پەروەردگارتان فەرزی کردووە لەسەر خۆی کە لە ئاقاری ئێوەدا بە ڕەحم و میهرەبان و دلۆڤان بێت هەر بەو شێوەیە کە باس کرا بە درێژی بەڵگە و نیشانەکان ڕوون دەکەینەوە تا بە جوانی و ئاشکرا حەق ڕوون ببێتەوە و ڕێبازی تاوانبار و خودانەناسان دەربکەوێت و بناسرێت. قل إني نهيت أن أعبد الذين تدعون من دون الله قل لا أتبع أهواءكم پێیان بڵێ، چونکە من زۆر دڵنیام و بە بەڵگەوە پەروەردگارم دەناسم و دەیپەرستم، کەچی پێم سەیرە ئێوە باوەڕتان پێی نییە. ئەوەی ئێوە پەلتانە بۆتان پێش بێت لە تۆڵە و سزای خودایی بەدەست من نییە و لای من نییە، حوکم و فەرمانڕەوایی هەموو شت هەر بەدەست خودایە، هەرچی لەسەر وشکانیە لە گیاندار و بێجیان و جیا و دار و زیندەوەرانی ورد و درژ لەسەر زەوی و لە توێی خاکدا خدا پێی دەزانێت هەروەها هەرچی لە دەریاکانیشدا هەیە لە زیندەوەری هەمە جۆر و ماسی سیر و سەمەرە ئاگای لەیەتی و هیچ گەڵایەک ناکەوێتە خوارەوە خدا پێی نەزانێت هەروەها دەنچێک یا تۆوێک لە تاریچەکانی زەویدا نییە ئەو دەنکە چ شێدار بێت یا وشک بێت هەموو ڕۆژێک ژیانتان پێ دەبەخشێت و پاشان زیندووتان دەکاتەوە بۆ ئەوەی وادەی دیاری کراو کە ڕۆژانی تەمەنتانە تەواو بکرێت و خەوێکی گەورەتان لێ دەکەوێت لەوە دوا گەڕانەوەتان هەر بۆ لای ئەو زاتەیە پاشان هەواڵی ئەو کار و کردەوانەتان پێڕادەگەیەنێت کە کاتی خۆی ئەنجامتان دەدا. چەندەها فریشتەی چاودێر و تۆمارکەر دەنێرێت بۆ سەرتان هەتا ئەو کاتەی مەرگ دێت و یەخە بە کەسێکتان دەگرێت ئەو کاتە ئیتر فریشتە ڕەوانە کراوەکانمان گیانی دەچێشن و لە کاتێکدا ئەوان لە کار و کردەوەی خۆیان کەمتەر خەمی ناکەن. ثم ردوا إلى الله مولاهم الحق ألا له الحكم وهو أسرع الحاسبين پاشان خەڵکی هەموان گەڕێنرانەوە بۆ لای خوددا کە سەروەری ڕاستەقینەیانە ئەگادار بن کە حکم و فەرمانڕەوایی هەر بەدەست ئەوە و ئەو زاتە خێرا و لە ماوەیەکی کەمدا لە هەمووان دەپرسێتەوە قل من ينجيكم من ظلمات البر والبحر تدعونه تضرعا وخفيه لئن ئەنجانا من هذه لنکونن من الشاکرین ئەی محەمەد، پێیان بڵێ، کێ فریاتان دەکەوێت و ڕزگارتان دەکات لە تاریکییەکانی و وشکانی و دەریادا، کاتێک گیر دەخۆن و بە کەساسی لێی دەپەڕێنەوە، بە نهێنی هانای بۆ دەبەن، پەیمان دەدەن و دەڵێن، سوێن بێت بە خودا ئەگەر لەم تەنگانەیە ڕزگارمان بکەیت، پێیان بڵێ، هەر ئەو زاتە بەتوانایە و دەتوانێت سزای سەختتان لە سەروتانەوە بۆ بنێرێت یا لە ژێر پێتانەوە یاخود بتان کاتە دەستە دەستە و پارچە پارچە و تاڵاوی توندوتیژی هەندێکتان بکات بە گەرووی هەندێکی ترتاندا تەماشا بکە چۆن چەندەها بەڵگەی جۆرا و جۆریان بۆ دەهێنینەوە بۆ ئەوەی ئەوان تێبگەن. وکذب به قومک وهو الحق قل لست علیکم بوکیل. لەگەڵ ئەوەشدا قەومەکەی تۆ ئەم بەرنامە و قورئانەیان بە درۆ زانی لە کاتێکدا هەر ئەوەیە حەقیقەت و ڕاستی پێیان بڵێ ئەوە ئیتر من دەسەڵاتی ڕزگارکردنی ئێوەم نییە و من پشتیوانی ئێوە نیم ئەگەر خودا بەڵایەکتان بەسەر بهێنێت یادیان بهێنەرەوە بە قورئان تا کەس تیا نەچێت بەهۆی کار و کردەوەی نالەباریەوە، ئەوکاتە جگەل لە خودا کەس نەبێت پشتیوانی بێت، کەسیش نەبێت تکا کاری بێت، چونکە کابرای خودا نەناس هەرچیەکی ببێت و بیەوێت بیکاتە بارمتەو فیدیەی خۆی لێی وەرناگیرێت. ئا ئەوانە کەسانێکن کە گرفتار بوون و تیاچوون بەدەست کار و کردەوەی نالەباری خۆیانەوە. ئایا ڕاستە پاشگەز بکرێینەوە دوای ئەوەی خودا هیدایەتی داین؟ ئێمە وەکو ئەو کەسە بین کە شەیتانەکان دەستیان لێوەشاندبێت و شێتیان کردبێت بەسەر زەویدا سەرگەردان بسوڕێتەوە و چەند هاوڵێکی دڵسۆزی هەبێت بانجی بکەن بۆ ڕێبازی هیدایەت و بە سۆزەوە پێی بڵێن وەرە بۆ لای ئێمە ئەی محەممەد ئەی ئیماندار تۆ بڵێ بەڕاستی من دڵنیام کە هەر ڕێنمویی خوددا ئاینی ئیسلام ڕێنمویی تەواوە ئێمە فەرمانمان پێدراوە کە تەسلیم و فەرمانبەرداری پەروەردگاری جیهانیان ببین بە قسەی شەیتانەکان نەکەین. وأن أقیموا الصلاة واتقوه وهو الذی إلیه تحشرون هەروەها فەرمانمان پێدراوە نوێژ و دروشمەکانی بە چاکی ئەنجام بدەن و لە خەشم و قینی خودا خۆتان بپارێزن وله الملک یوم ینفخ فی الصور عالم الغیب والشهادة وهو الحکیم الخبیر. هەر ئەو زاتە ئاسمانەکان و زەوی لەسەر بنچینە و بناغەی حەق و ڕاستی دروست کردووە هەر ڕۆژێک هەر کاتێک فەرمان بەنەمان و لە ناوچوونی بدات بێ دواکەوتن پێش دێت فەرمان و گفتاری ئەو زاتە هەمیشە ڕاست و بەجێە و ئەنجام دراوە ئینجا کاتێک شەو باڵی کێشا بەسەر ئیبراهیمدا، ئەستێرەیەکی گەشی گەورەی بینی، بۆیە وتی، ئاگاداربن، وا دابنێین ئەمە پەروەردگارمە، کاتێک ئەستێرەکەی لێ ئاوا بوو وتی، من شتی لەبەرچاو ونبووم خۆش ناوێت و نایپەرستم. ئینجا کاتێک خۆری بینی هەڵهات وتی، ئاگادار بن، وا دابنێین ئەمەیان پەروەردگارمە، ئەمە گەورەتریشە، کاتێک ئەویش ئاوا بوو وتی، ئەی خەڵکینە، ئەی خزمینە، بەڕاستی من بەریم لەو شتانەی ئێوە کردووتانە بە هاوەڵ و شەریک بۆ پەروەردگار. ئایا ئێوە دەربارەی خودای تاک و تەنها لەگەڵ مندا دەمەدەمێ و مجادەلە دەکەن؟ لە کاتێکدا ئەو بەڕاستی هیدایەتی داوم و ڕێبازی ڕاستی نیشانداوم و ناشترسم لەو شتانەی کە ئێوە دەیکەن بە شەریکی خودا چونکە ناتوانن زیانێکم پێ بگەێنن مەگەر ویستی پەروەردگارمی لەسەر بێت و بیەوێت شتێکم بەسەردا بهێنێت پەروەردگارم بە زانست و زانیاری هەموو شتێکی گرتۆتەوە. هەر یەک لەوانمان ڕێنموویی کرد، پێشتریش نوحمان ڕێنموویی کردبوو لە نەوەکانی تری ئیبڕاهیم، داوود و سلەیمان و ئەیوب و یوسف و موسا و هاڕوون هاتنە دونیاوە بوونە ڕابەر و چاوساغ بۆ خەڵکی. ئا بەو شێوەیە پاداشتی چاکەخوازان دەدەینەوە، نەوەی چاک و پاک و خوداناسیان پێدەبەخشین. ئا ئەوانەی کە ناوبران ئەوانەن کتێبی ئاسمانی و دەسەڵات و فەرمانڕەوایی و پێغەمبەرایەتیمان پێ بەخشیون جا گەر ئەوانەی باوەڕیان پێی نەبێت لە نەفامان ئەوە بەڕاستی بە کەسانێکی ترمان لە ژیر و هۆشمەندەکان سپارد و بڕوایان پێیەتی و پشتیوانی لێ دەکەن و ڕێزیان بۆ دانەنا، چونکە وتیان، خودا هیچ کتێبێکی بۆ هیچ کەس دانەبەزاندووە، پێیان بڵێ، باشە ئەی کێ ئەو کتێبەی دابەزاند کە موسا هێنای بۆتان، لە کاتێکدا نوور و هیدایەتیش بوو بۆ خەڵکی، کەچی ئێوە بەش بەش و پارچە پارچەی دەکەن و ئەوەی بەدڵتان بێت نیشانی خەڵکی دەدەن و زۆریشی دەشارنەوە، بەتایبەت دەربارەی پێغەمبەر و قورئان، هەروەها بڵێ، هەندێک شت فێرکران کە نە ئێوە نە باوباپیرانتان دەتانزانی، پێیان بڵێ، هەر خودا خۆی دایبەزاندووە و فێریشی کردوون، لەوەودا وازیان لێبهێنە با لە بەتاڵ و نادروستی خۆیاندا ڕۆبچن و گەمە و یاری بکەن. وهذا کتاب انزلناه مبارک مصدق الذی بین یدیه هەروەها ناردومانە تا شارە دێرینەکە، مەککەی پیرۆز و هەموو دەوروبەری داڵتڵەچێنێت و بانگیان بکات بۆ ئیسلام کە دانیشتوانی هەموو گۆی زەوی دەگرێتەوە. جا ئەوانەی کە باوەڕ بە ڕۆژی دوایی دەهێنن بڕوا بە قورئانیش دەهێنن و لەسەر نوێژەکانیان بەردەوامن و هەمیشە لە کاتی خۆیدا کێ لەوە ستەمکارترە کە درۆ بۆ خودا هەڵبستێت و یاخود بڵێت منیش وەحی و نیگام بۆ هاتووە، لە ڕاستیشدا هیچی بۆ نەهاتبێت؟ هەروەها ئەو کەسەش کە وتوویەتی، منیش وەک قورئان کتێبێک دادەبەزێنم وەک خودا دایبەزاندووە. خۆ ئەگەر ئەو ستەمکارانە ببینی چۆن لە ئێش و ئازاری سەرە مەرگدا گیرێکیان خواردووە، فریشتەکانیش دەستیان لێدەکەنەوە و لێیان دەدەن و پێیان دەڵێن، ئادەی گیانتان بدەن بەدەستەوە دەی ڕۆحتان دەرکەن ئەمڕۆ لە تۆڵەی خوددا نەناسیتاندا سزا و ئەشکەنجەی ڕیسوایی و شەرمەزاری دەدرێن چونکە شتی ناحەقتان بەدەم خودداوە هەڵبەست و خۆتان بە گەورە دەزانی لە بەرامبەر ئاەت و فەرمانەکانی خوددا و لووت بەرزیتان نەیدەهێشت باوەڕی پێ بهێنن. بەجێتان هێشتووە لە دوایی خۆتانەوە و ناشبینین لەگەڵتان ئەو کەس و شتانەی کە ئێوە دەتانوت تکاکارن بۆمان و فریامان دەکەون. سوێند بە خودا، بەڕاستی هەرچی پەیوەندییەک هەبوو لە نێوانتاندا پچڕاوە و هەرچی ئومێدتان پێی هەبوو لافتان پێوە لێدەدا لێتان ون بوو. هەر ئەو زاتە ئەستێرەی بۆ فەراهەم هێناون تا ببێتە هۆی ڕێنموویتان لە ناو تاریکییەکانی سەر ڕووکاری وشکانی و دەریاکاندا. بەڕاستی ئێمە نیشانە و بەڵگەی زۆرمان لەسەر دەسەڵاتی خۆمان و ڕێکوپێکی کارمان ڕوون کردۆتەوە بۆ کەسانێک کە پێی بزانن و لێی تێبگەن. هەر ئەو زاتە ئێوەی بەدی هێناوە لە تاکە کەسێک، سەردەمێک بەشێکتانی لە پشتی باوکتاندا نیشتەجێ کردبوو، کە گوێزرانەوە بۆ ناو سکی دایکتان، ئەو شوێنە ئێوەی گرتە خۆ تا تیایدا نەشونما بکەن، یاخود بۆ ماوەیەک ئێوەی لەسەر ڕووکاری زەوی دانا، دوایی لە توێیدا شاردنیەوە تا ڕۆژی قیامەت. ئەو خودایە زاتێکە کە لە ئاسمانەوە باران دەبارێنێت، دەفەرموێت، جا بەهۆیەوە چرۆ و چەکەرەی هەموو شتێکی پێ دەردەهێنین و شینی دەکەین. ئینجا لاسچی سەوزی لێ پەیدا دەکەین، زنجیرە دانەی سەفتەکراوی لێ دروست دەکەین وەک گوڵە گەنم و چەڵتووک و گەنمەشامی، لە دارخورماش لە هەندێ لق و چڵەپۆپی هێشوی خورما شۆڕ دەبێتەوە. هەروەها باخی هەمەجۆری ڕەز و ترێ، زەیتوون و هەناریش، هەیانە لە ڕواڵەت دا لە یەک دەچێت هەشیانە لە یەک ناچێت جا تەماشای بەرەکەی بکەن کاتێک بەردەگرێت پێدەگات سەرەتا هەندێکی گوڵە و دوایی خۆی هەڵدەپێچێت ڕنگ و قەبارەیەک دەگرێتە خۆی دوای چەند مانجێ قەبارەشی گەورەتر دەبێت ڕەنجشی دەگۆڕێت ئەوسا پێدەگات و تام و بۆنی سروشتی خۆی بۆ دروست دەبێت بەڕاستی ئا لەو شتانەدا کە ئاماژەی تێدا کرا بۆتان چەندەها بەڵگە و نیشانەی تەواون بۆ کەسانێک کە ئیمان و باوەڕیان دهێنن بەو بەدیهێنەرەی کە ئاسەواری دەستی قودرەت و بەدەسەڵاتی لە هەموو شتێکدا بەدی دەکرێت. وجعلوا لله شركاء الجن وخلقهم وخرقوا له بنين وبنات بغير علم سبحانە وتعالی عما یصفون لەگەڵ ئەو هەموو نیشانەی دەسەڵات داریەدا نەفامان پەری و جنۆکەیان کردوتە هاوبەش و هاوتای خوددا لە حاڵێکدا هەر خوددا دروستکاری پەری و جنۆکەکانە و بەناحەق کوڕ و کچ دەدەنە پاڵی بێ هیچ جۆرە زانیاریەک گاور دەڵێ ئیسا کوڕی خوددایە جوو دەڵێ عزەیر هاوڵگەران دەڵێن فریشتەکان کچی خوددان خالق کل شیء فاعبدوه وهو علی کل شیء وکیل ئا ئەو خودایە پەروەردگارتانە، جگە لەویش هیچ خودایەکی تر نییە، بەدیهێنەری هەموو شتێکە، کەواتە هەر ئەو زاتە بپەرستن و بەندایەتی تەنها ئەو بکەن، ئەو خودایە ئاگادار و چاودێری هەموو شتێکە. جا ئەوەی خۆی ڕووناک بیر بکات و لە ڕاستیەکان تێفکرێت و تێبگات و گۆڕانکاری لە بیر و هۆش و ژیانیدا ئەنجام بدات ئەوە هەرخۆی قازانج دەکات ئەو کەسەی چاودەن و قێنێت لە ئاستی ڕووناکبیریە خوداییەکاندا و لە ڕاستی لادەدات ئەویش هەر لەسەر خۆی دەکەوێت و خۆی زەرەر دەکات و من واتا پێغەمبەر صلی الله عليه وسلم بە هیچ شێوەیەک چاودێر نیم بەسەرتانەوە خۆ ئەگەر پەروەردگارت بیویستایە و شایستە بونایە هیدایەتی دەدان هاوەڵگەر نەدەبون خۆ ئێمە تۆمان نەکردوەتە چاودێری بەسەر ئەوانەوە و تۆ دەسەڵاتت بەسەریاندا نییە تا بە زۆر هیدایەتیان بەسەردا بسەپێنیت ولا تسبوا الذين يدعون من دون الله فيسبوا الله عدوا بغير علم ئەی ئیمانداران، نەکەن جوێن بدەن بەو بت و شتانەی کە نەفامان هاواری لێ دەکەن و دەیپەرستن بێجگە لە خودا، نەوەکو ئەوانیش بە ناحەق و بە نەفامی جوێن بدەن بە خودا، چونکە ئەوانە نایناسن و قەدری نازانن، ئا بەو شێوەیە ئێمە بۆ هەر گەل و ئوممەتێک کردەوەکەیانمان ڕازاندۆتەوە، لەوەودوا گەڕانەوەیان هەر بۆ لای پەروەردگاریانە، ئەوسا ئاگاداریان دەکاتەوە بەو کار و کردەوانەی موشریک و هاوەڵگەران سوێندی گەورەیان بە خودا دەخوارد کە سوێند بێت ئەگەر موعجیزەیەکیان بۆ بێت ئەوە بێگومان باوەڕی پێ دەهێنن. پێیان بڵێ، بەڕاستی هەموو بەڵگە و موعجیزەکان تەنها لە لای خودایە و بەدەست ئەوە. جا ئێوە چوزانن، چونکە لەوانەیە ئەو داخوازی و موعجیزە و بەڵگانەشیان بۆ پێش بهێنین هەروەکو چۆن یەکەم جار لە سەرەتاوە باوەڕیان نەهێنابوو بە دەسەڵاتی بێ سنووری خودا و ئەم هەموو موعجیزە بێ شومارە کە دەوری داون، ئێمە جارێ وازیان لێ دەهێنین تا لە ستەم و سەرکەشی خۆیاندا سەرگەردان بن و ڕۆ بچن، بۆ کوێ دەچن لە دەستمان دەرناچن. خۆ ئەگەر داخوازیی هاوەڵگەرانمان جێبەجێ بکردایە و بەڕاستی ئێمە فریشتەمان دابەزاندنایە بۆ لایەن و مردووەکان قسەیان لەگەڵدا بکردایە هەموو شتێکشمان لە بەردەمیاندا کۆ بکردایەتەوە نەدەبوون بە بڕوادار و بڕوایان نەدەهێنا مەگەر خوددا بیەوێت بەڵام زۆربیان نافامن و نازانن بیرناکەنەوە و تێنافکرن هەتا ئەمڕۆش گا پەرست و شەیتان پەرست و بتپەرستان هەرماون تفترون هەر بەو شێوەیە چێشمە چێشمی ئیمانداران و خدا نەناسان بەردەوامە جا بۆ هەموو پێخەمبەرێک بۆ ئیماندارانیش دژمنێکمان لە شەیتانەکانی ئادەمی زاد و پەری سازاندووە کە بەردەوام قسەی زل و ڕازاوە دەدەن بە گوێی یەکدا و خۆیان و خەڵکی پێ سەرگەردان و گومڕا دەکەن لە کاتێکدا بەڕاستی ئەوەی حەرام کراوە لەسەرتان خودا بۆی جیا کردوونەتەوە مەگەر ناچار بکرێن بۆی، بەڕاستی زۆربەیان خەڵکی سەرگەردان و گومڕا دەکەن بەهۆی ئارەزووەکانیانەوە نەک بەهۆی زانستەوە، هەر لە خۆیانەوە شت حەرام دەکەن، بێگومان پەروەردگارت خۆی چاک ئەو کەسانە دەناسێت کە دەست درێژکارن و خۆشیان و خەڵکیش لە سنوور دەترازێنن. وذروا ظاهر الإثم وباطنه لەو ئاژەڵە سەربڕاوانەش مەخۆن کە ناوی خودا لە کاتی سەربڕینیاندا نەبراوە و بەڕاستی ئەوە لادان و گوناهە دڵنیابن کە شەیتانەکان شت دەخەنە دڵی لایەنگرەکانیانەوە تا مجادلەتان لەگەڵ بکەن و بەرگری لە بەتاڵیان بکەن جا ئەگەر ئێوە فەرمانبەرداری ئەو هاوەڵگەر و شەیتانانە بن ئایا ئەو کەسەی کە مردوو بوو بەهۆی بێباوەڕییەوە ئینجا بەهۆی ئیمانەوە زیندوومان کردەوە و نوور و ڕووناکییەکمان بۆ ساز کرد لە ژیانیدا کە قورئانە لەناو خەڵکیدا پێی دەڕوات و هەڵسوکەوتی پێدەکات هاندەرێتی بۆ هەموو چاکەیەک و دەیگێڕێتەوە لە هەموو خراپەیەک ئایا ئەو کەسە وەکو ئەوە وایە کە لەناو تاریکییەکاندا گیری خواردووە و لێی دەرناچێت ئا بەو شێوەیە لە ناو هەموو شار و شارۆچکەیەکدا گەورەترینی تاوانباریانمان باڵا دەست کردوە تا پیلان و تەڵەکە بگێڕن تیایدا بێ ئەوەی بزانن کە هیچ فێڵ و تەڵەکەیەکیش ناکەن بە زیانی خۆیان تەواو نەبێت لە کاتێکدا هەست بەوە ناکەن پیلان دژی خۆیان دەگێڕن و بەسەر خۆیاندا دەشکێتەوە خوا زانایە بەو شوێن و دڵ و دەروونەی کە شایستەیە پەیامی خۆی تێدا دابنێت لە ئایندەیەکی نزیکیشدا ئەوانەی کە تاوانیان کردووە لەلایەن خوداوە سووچی و ڕیسوایی و بێ نرخی یەخەیان پێدەگرێت هاوڕێ لەگەڵ سزای پڕ ئێشدا لە پاداشتی ئەو پیلان و تەڵەکەیەدا کە دەیان گێڕا. فمن يرد الله أن يهديه يشرح صدره للإسلام ئەو کەسەشی خودا بیەوێت گومڕای بکات ئەوە دڵی دەگوشێت و سنجی تون دەکات و هەناسەی سوار دەبێت هەروەک ئەوەی بەرەو ئاسمان بەرز بێتەوە چۆن تووشی تەنگە نەفەسی و دڵە تەپێ و خوێن بەربوون دەبێت ئابە و شێوەیە خدا گومڕای و پیسی هاوڵگەری لەسەر دڵی ئەوانە دادەنێت کە باوەڕ ناهێنن لەولاشەوە گوێ لە مشتەکانیان لە خەڵکی نەگبەت و ڕەنجەڕۆ دەڵێن، پەروەردگارا، هەندێکمان سوودمان لە هەندێکیان وەرگرت، سوودی ئینسانەکان ڕابواردن سامان کۆکردنەوە بوو، سوودی پەریەکانیش پێڕی خۆیانیان زۆر کرد بە گومڕاکردنی خەڵکێکی زۆر. ئێستاش ئەوەتە گەیشتوونەتە ئەو کات و ساتەی تۆ بۆت دیاری کردووین. خوداش فەرمووی، مادام وایە ئەم ئاگرە جێگەتانە نەمرن تێیدا، مەگەر خودا ویستی لەسەر بێت بە سزایەکی تر سزایان بدات، بەڕاستی پەروەردگاری تۆ ئەی محەممەد ئەی ئیماندار دانا و زانایە. وكذلك نولي بعض الظالمين بعضا بما كانوا يكسبون هەر بەو شێوەیەش ستەمکاران دەکەینە پشتیوان و خۆشەویست و هاوکاری یەکتر کە ئایەتەکانی من و ڕووداوەکان بەسەرتاندا بخوێننەوە و ئاگادارتان بکەن و بتانترسێنن لەوەی کە ئەم ڕۆژەتان بۆ پێش دێت هەموو بە یەک دەنگ دەڵێن ڕاستە ئێمە خۆمان شایەتی لەسەر خۆمان دەدەین بەڵام ئەوانە کاتی خۆی ژیانی دنیا سەری لێ شێواندن و هەڵی خەڵەتاندن و شایەتیان لەسەر خۆیاندا کە بەڕاستی کاتی خۆی بێ باوەڕ بوون هەرچی و هەر کەسیشی مەبەست بێت دوای ئێوە جێنشینی دەکات هەروەکو ئێوەی لە نەوەی کەسانێکی تر هێنایە کایەوە ئینما توعدون لآت وما أنتم بمعجزین بەڕاستی ئەو بەڵێنانەی کە دەتان درێتە دەربارەی قیامەت و لێپرسینەوە بەڕێوەیە و بێگومان هەردێت و ئێوە دەستەوسانکەر نین ئەوە بەڕاستی منیش بەردەوامم لەسەر کاری خۆم لە هەوڵ و تێکۆشان بۆ هیدایەت و ئیمان چونکە لە ئایندەدا دەزانن کە سەرنجامی ماڵی قیامەت بۆ چێ دەبێت دڵنیاش بن کە ستەمکاران سەرفراز نابن. وجعلوا لله مما ذرأ من الحرث والأنعام نصيبا ئەو هاوەڵگەر و نەفامانە هەندێک لەوەی کە خوددا دروستی کردووە لە بەروبوومی کوشت و کاڵ و ماڵاتیان کردووە بە بەشی خوددا وتویانە ئەمە بەشی خدایە بە خەیاڵی خۆیان هەندێکی تریشان جاکردوتەوە وتویانە ئەمەش بۆ بتەکانمانە جا ئەوەی بۆ بتەکانیان بڕیاریان داوە ئەوە بەخوا ناگات واتا قبول و پەسند نییە ئەوەش کە بە خەیاڵی ئەوان بۆ خوددا بڕیاریان داوە ئەوە دەگەیشتە لای بتەکان و بۆ ئەوان بوو ئەمانە چەند ماڵات و کێڵگەیەکن قەدەغە کراون، کەس لێیان ناخوات، مەگەر ئێمە بمانەوێت و ڕازی بین. هەندێک ماڵاتی تریش حەرام کرابوو پشتیان بۆ سواری و بۆ بار بەکار بهێنرێت. ماڵاتێکی تریش هەن ناوی خودای لەسەر نابەن، ناوی بتەکان دەبەن لە کاتی سەربڕینیاندا. هەرچی لە سکی ئەم ماڵاتانەدا بێت لە بەچکە و کۆرپەلە تایبەتە بۆ نێرینەکانمان و حەرام کراوە لە هاوسەرانمان خۆ ئەگەر بە مردارەوە بووی بەچکەیەک یان کۆرپەلەیەک بوو ئەوا هەمووان تێیدا هاوبەشن و پیاوان و ئافرەتان لێی دەخۆن لە ئایندەدا خودا پاداشتی ئەم هەموو سنوورە خۆکردانە و باس و خواس و پێناسانەیان دەداتەوە قد ضلوا وما كانوا مهتدین بەڕاستی ئەوانەی کە منداڵەکانی خۆیان بە ناحەق و ناڕەوا و نەزانی و نەفامی کوشت زەرەریان کرد هەروەها زەرریان کرد ئەوانەی ئەوەی خدا پێی بەخشی بوون خۆیانیان لێ بێ بەش کرد و لە ناویان برد لە زەیتون و هەناری لەیەکچوو، هەروەها لەیەکنەچوو، بخۆن لە بەروبوومەکەی کاتێک دەیگرێت و ڕۆژی چنین و دروێنە مافی هەژارانی لێبدەن و زیادەڕەوی مەکەن، چونکە خودا لە سنووردەرچووان و زیادەڕەوانی خۆش ناوێت. ومن الانعام حمولة وفرشا کلوا مما رزقکم اللە ولا تتقوا لەمەڕ جووتێک و لە بزنیش جووتێک، ئەی محەممەد! بەو نەفامانە بڵێ کە هەر لە خۆیانەوە شت حەرام دەکەن، ئایا خواردنی گۆشتی نێرەکانی حەرام کردووە یان مێیەکان یان ئەوەی کە لە سکی مێیەکاندا هەیە؟ ئەگەر ئێوە ڕاست دەکەن و بەڵگەیەکی زانستیتان هەیە، بۆمان ڕوون بکەنەوە. ومن الابل اثنین ومن البقر اثنین. ان اللە لا یهدی القوم الظالمین هەروەها لە وشتر جووتێک و لە ڕەشەوڵاخیش جووتێک، دووبارە پێیان بڵێ، ئایا خواردنی گۆشتی نێرەکانی حەرام کردووە، یان مێیەکان، یان ئەوەی کە لە سکی مێیەکاندا هەیە؟ یاخود ئێوە وا دیارە شایەد بوون و لەوێ بوون کاتێک خودا بڕیاری بەو جۆرەی بۆ دان؟ پێیان بڵێ، من نابینم و دەستم ناکەوێت لەوەی کە وەحی و نیگام بۆ کراوە هیچ خواردنێکی حەرامکراو لەسەر ئەو کەسەی کە بیخوات مەگەر خواردنی مردارەوە بوو یان خوێنێکی ڕژێنراو یان گۆشتی بەراز بەڕاستی ئەو قەدەغە کراوە هەر پیسە یاخود ماڵاتێک کە لە سنووری شەرع دەرچوبێت لەسەر بڕینەکەیدا بەوەی کە ناوی غەیری خدای لەسەر برابێت جا کەسێک ئەگەر ناچار کرا بەهۆی گرانی یان زۆر لێکردن لە کاتێکدا داواکار و دەرچوو نەبێت و بەردەوام نەبێت و دووبارەی نەکاتەوە ئەوە بەڕاستی پەروەردگاری تۆ لێ خۆش بوو میهرەبانە بۆ بڕوادارانی ناچار وعلى الذين هادوا حرمنا كل ذي ظفر لەسەر ئەوانەشی کە بوونەتە جوولەکە، هەرچی زیندەوەری چڕنووکدارە حەراممان کرد و لە گۆشتی ڕەشەوڵاغ و لە بزن و مەڕیش پیوەکەمان لێ حەرام کردن، مەگەر ئەوەی کە بە بڕبڕاگەی پشتیانەوە بێت، یاخود ئەوەی دەوری ڕیخۆڵەیانی دابێت، یان ئەوەی تێکەڵی ئێسقان بووبێت، ئەی پێغەمبەر، جا ئەگەر باوەڕیان پێ نەکردیت ئەوە بڵێ، کە پەروەردگارتان خاوەنی ڕەحمەت و میهرەبانی فراوان و بێ سنوورە، ئەگەر باوەڕ بهێنن و لە پیلان و تەڵەکە بەدوور بن لێتان خۆش دەبێت، هێزی خەشمی خودا لە دەستەی ستەمکاران بەرگری ناگرێت لە دەرەنجامی بێ باوەڕیان. ئەمانە هەمووی قسەی بەتاڵە و هەرگیز خودای گەورە زۆر لە کەس ناکات بۆ باوەڕهێنان یان بێ باوەڕی هەر بەو شێوەیە ئەوانەی پێش ئەمانیش درۆ و بوختانیان هەڵدەبەست هەتا تووشی بەڵای ئێمە بوون و سزای ئێمەیان چەشت پێیان بڵێ ئایا هیچ زانیاری و زانستێکی خواییتان لەلایە تا نیشانمان بدەن و بۆمان دەربخەن ئێوە شوێنی هیچ شتێکی تر ناکەون جگەل لە گومان و ئێوە هیچ شتێکی تر ناکەن مەگەر ئەوە نەبێت کە درۆ دەکەن. قل فللە الحجە البالغە فلو شاء لهداکم اجمعین ئەی پێغەمبەر پێیان بڵێ کەوابوو هەر بۆ خدایە خۆی بەڵگەتێر و تەواوەکان جاگەر بیویستایە ئەوە هەمووتانی بە تەواوی هیدایەت دەدا و بەناچاری هەمووان بڕوادار دەبوون بەڵام ڕێزی لێگرتوون و سەرپشکی کردوون. ئەوە تۆ لەگەڵ ئەواندا مەبە و شوێنی ئارەزووی ئەوانە مەکەوە کە باوەڕیان بە ئایەت و فەرمانەکانی ئێمە نەکردووە و شوێن ئارەزووی ئەوانەش مەکەوە کە باوەڕ بە ڕۆژی دوایی ناهێنن و ئەوانەش کە هاوتا بۆ پەروەردگاریان دادەنێن. قل تعالوا أتل ما حرم ربكم عليكم ئەی محەممەد، پێیان بڵێ، خەڵکینە وەرن با ئەو شتانەتان بۆ بخوێنمەوە کە پەروەردگارتان حەرامی کردووە لەسەرتان، یەکەمیان ئەوەیە کە هیچ شتێک نەکەن بە شەریک و هاوەڵ بۆی، دووهەمیان ئەوەیە کە چاک ڕەفتار بن لەگەڵ دایک و باوکتاندا، سێهەمیان، منداڵانی خۆتان لەبەر برسێتی و نەداری مەکوژن، چونکە ئێمە پەکتان ناخەین، ڕزق و ڕۆزی ئێوەش و ئەوانیش دەدەین. چوارەمیان، نزیکی گوناه و تاوانەکان مەکەون، چ ئەوەی کە ئاشکرا بووە و چ ئەوەی کە شاراوە و پەنهانە بووە. پێنجەمیان، هیچ کەسیش مەکوژن کە خودا حەرامی کردووە مەگەر بە حەق نەبێت. ئەوەی کە خوێندمەوە بۆتان خودا فەرمانی پێکردوون بۆ ئەوەی ژیر و هۆشمەند بن. هەتا ئەو کاتەی گەورە دەبێت و بە تەواوی پێدەگات. حەوتەمیان، کێشان و پێوان بە ڕێک و پێکی بەکاربهێنن، بە دادگەری ئەنجامی بدەن و فێڵی تێدا مەکەن، جا ئێمە داخوازی لە کەس ناکەین مەگەر بە گوێرەی توانای خۆی نەبێت. هەشتەمیان، کاتێکیش قسە و گوفتارتان کرد، ئەوە دادوەر بن و لایەنی ناحەق مەگرن، ئەگەر خزمی نزیکیش بێت. ذلکم وصاکم به لعلکم تتقون. بێگومان ئەمەی کە باسکرا ڕێبازی منە کە ڕاستە دە ئێوە شوێنی بکەون دەیەم شوێنی ڕێچکەکانی تر مەکەون چونکە جیاتان دەکاتەوە لە ڕێبازی خوددا ئەوەش پەروەردگارتان فەرمانی پێکردوون بۆ ئەوەی خوددا ناس و پارێزکار بن. دوای ئەو دە ئامۆژگاریەی یادتان دەهێنمەوە، پاشان کتێبی تەوراتمان بە موسا بەخشی بۆ ئەوەی ناز و نیعمەتی تەواو بڕێژین بەسەر ئەو کەسەدا کە بە چاکی پیادەی دەکات و جیاکەرەوە و ڕوونکەرەوەی هەموو شتێک بێت و ڕێنمووی و میهرەبانیش بێت بۆ ئەوەی ئەوانە باوەڕێی دامەزراو بهێنن بە گەیشتنەوەیان بە پەروەردگاریان بۆ لێپرسینەوە و پاداشتی کار و کردەوەیان. یان نەک بڵێن، ئەگەر بەڕاستی ئەو کتێبە بۆ ئێمە داببەزێنرایە ئەوە ئێمە لەوان چاکتر پێی ڕەویمان دەکرد. جا بێگومان خۆ ئەوەتا ئێوەش بەڵگەی ئاشکرا و قورئانی ڕەوانتان لەلایەن پەروەردگارتانەوە بۆ هاتووە هاوڕێ لەگەڵ هیدایەت و ڕەحمەت و ڕێنموویدا کەچی باوەڕی پێناهێنن. جا کێ لەوە ستەمکارترە کە بڕوای بە ئایەت و فەرمانەکانی خودا نەهێناوە و بە فێڵ و پیلان ڕووی خەڵکیان لێ وەردەگێڕێت. ئایا ئەوانە چاوەڕێی هیچ شتێک دەکەن جگە لەوەی کە فریشتەی گیانچەشانیان بۆ بێت؟ یان پەروەردگارت خۆی یەکسەر بێت بێ چەند و چوون؟ یان هەندێک لە نیشانەکانی پەروەردگارت دەربکەوێت کە بەڵگەیە لەسەر بەرپابوونی قیامەت لە ڕۆژی هاتنی هەندێک لە نیشانەکانی پەروەردگارت وەکو هەڵهاتنی ڕۆژ لە خۆرئاوا ئەو کەسەی ئەو ڕۆژە ئیمان و باوەڕ دەهێنێت ئەو ئیمان و باوەڕی سوودی بۆی نابێت ئەگەر پێشتر ئیمانی نەهێنابێت بەڕاستی ئەوانە کار و باریان بۆ لای خودایە و تۆڵەی لادانیان لێ دەسێنێتەوە، لەوە دوا هەواڵی هەموو ئەو کار و کردەوانەیان پێ دەدات کە ئەنجامی دەدەن. من جاء بالحسنة فله عشر امثالها، پێیان بڵێ، بەڕاستی من پەروەردگارم هیدایەت و ڕێنمووی کردووم بۆ ڕێگە و ڕێبازی ڕاست و دروست. ئایینێک کە ڕاگری ژیانی خەڵکە، ئەویش ئایینی ئیبڕاهیمە کە دوورە لە هەموو لادان و ناڕێکییەکەوە و ئەو هەرگیز لە ڕیزی موشریک و هاوەڵگەراندا نەبووە. ئایا ڕەوایە من جگە لە خودا بگەڕێم پەروەردگارێکی تر بکەمە پەروەردگاری خۆم لە کاتێکدا کە ئەو زاتە خاوەن و پەروەردگاری هەموو شتێکە هیچ کەسێک هیچ گوناهێک ناکات لەسەر خۆی نەکەوێت هیچ کەسێک باری گرانی تاوانی کەسی تر هەڵناگرێت بۆ ئەوەی تاقیتان بکاتەوە بەوەی کە پێی بەخشیون دڵنیاش بە کە پەروەردگاری تۆ لە تۆڵەسەندنەوەدا خێرایە لەوانەی کە لە تاقی کردنەوەکەدا دەرناچن بێگومانە و زاتە لێ خۆش بۆ و مهرەبانیشە بۆ سەرفرازان.